شەهرەزاد وتی، ئەی پاشای بەختیار، نوسرەتزەمان دەستی پێکردە وتی، معیقیب خەزێنەداری بەیتلمال بوو لە سەردەمی خەلافەتی عومەری کوڕی خەتابدا، ڕۆژێکیان کوڕی خەلیفە عومەر هاتە لام، منیش دەستم برد درهەمێکم لە بەیتلمال خەزێنەی دەوڵەتدایە، دواتر بەرەو ماڵ بوومەوە، کاتێ لە ماڵەوە لێی دانیشتبووم هێندەم زانی خەلیفە عومەر یەکێکی بە شوێنمدا نارد. زۆر ترسام کە گەیشتم ڕوانیم درهەمەکەی بەدەستەوە بوو پێی وتم بەڵا لێت بدە معایقیب ئەوە خۆت بەشتە زانی وتم خۆم بە چییە زانم وتی ئابم درهەمەی بەخشی و تەبەکڕەکەم دژمنایەتی لەگەڵ مسلمانانەکەی دوای کەمێ بێدەنگی نوسەت و زەمان دەستی پێکردەوتی خەلیفە عمر بۆ ئەبوو مووسڵ ئەشعری نووسی حەقی خەڵکەکە بدە و هەرچیەکیان لێ مایەوە بۆم بنێرە کە خەلیفە عوسمان هادەویش بە هەمان شێوە بۆی نووسی ئەویش ئەو فەرمانەی جێبەجێ کرد ئەم جارە زیادی کوڕی خۆی لە تەکدا بوو کە داهاتەکەی لە بەردەم خەلیفە عوسمان دادانا کوڕی خەلیفە هات و درهەمێکی لێ هەڵگرت زیادی کوڕی ئەمیش گریا خەلیفە عوسمان پرسی ئەوە بۆ چیەگری شەوێک لەگەڵ خەلیفە عومەردا چوومە دەرەوە، چووینە سەر ئاگرێکی کراوە. پێی وتم، ئەسلەم، با بڕۆینە لای ئەو ئاگرە کراوەیە. کە گەیشتین بینیمان ژنێک مەنجەڵێکی لەسەر ئاگرەکە داناوە، چەند مناڵێکی برسیشی لە دەورە. عومەر پێی وت، سڵاو لە خاوەن ڕووناکی. پێی باش نەبوو بڵێت خاوەن ئاگر. دواتر پرسی چییەکەن؟ ژنە وتی، ئەوە سەرما و تاریکی زۆری بۆ هێناوین. ئەویش وتی ئەی ئەم مناڵانە بۆ نرکە و بۆڵیان دێ ژنە وتی لە برسا واکەن ئەمجا پرسی ئەی ئەم مەنجەڵە چییە ژنە وتی بەو مەنجەڵە بێدەنگیانەکەم خوا لەو دنیام حاسبەی عمرکە لەسەر ئەو مناڵانم ئەویش وتی جا عمر کوا ئاگای لە حاڵی ئەمانەیە ژنەش پرسی، ئەی چۆن کار و باری ئەو خەڵکانە ئەگرێتە دەست و ئاگایشی لێیان نییە؟ ئەمجا بە پەلە گەڕاینەوە خۆمان کرد بە گەنجینەی داهاتدا، کۆڵێکمان ئامادە کرد لە ئارد ڕۆن، ئەمجا خەلیفە عومەر وتی، بیدە بە کۆڵمدا. منیش وتم، نە، تۆ بیدە بە کۆڵی مندا و خۆم هەڵیەگرم. خەلیفە وتی، باشە لەو دنیا تۆ شان ئەدەیتە بەر گوناهی ئەو ژن و مناڵانە یا من؟ ئەسلەم وتی، ناچار دام بە کۆڵیدا هەر بە لۆقەکردن گەڕینەوە لای ژنەکە خەلیفە عمەر کۆڵەکەی دانا و بەدەستی خۆی ئاردی بۆ دەرهێنا و ژنە کردیە قابلەمەکەوە دوو لێت ڕۆنیشی بۆ دەرهێنا و ژنەکەی کرد خەلیفە عمەر ڕیشێکی جوانی هەبوو لە کاتی فوکردنیدا لە ئاگری ژێرمەنجەڵەکە دوو کەڵ بەناو ڕیشیدا بڵاوەیە کرد خەلیفە بەژنەکەی وت تۆ بۆیان تێبکە منیش بۆیان سار دەکەمەوە و دەرخواردی مناڵەکانیە دەم شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی بەم جۆرە مانەوە تاکو و مناڵەکانیان تێرکرد کۆڵەکەی بۆ بەجێهێشتن ئەم جاڕووی کردە ئەسلەم وتی ئەسلم برسێتی مناڵەکانی گریان بەڵام ویستم هۆی ڕووناکەکە بزانم خەڵکەکە بێدەنگ بوون ئەم جاوتیەوە ئەڵێن جارێکیان خەلیفە عمەر بەلای کۆیلەیەکی جوتیاردا تێپەڕی ویستی مەڕێکی لێ بکرێت جوتیارەوتی هی خۆم نییە خەلیفەژوتی منیش ئەمیست وا بڵێت بۆیە کۆیلەکەی لە خاوەنەکەی کڕیە و ئازادی کرد ئەم جا کۆیلەکە ڕووی کردە ئاسمانەوتی خوایە وا لە کۆیلێتی ئەم دنیا ئازادت کردم هەرخۆیشت لەو دنیا ئازادم بکە ئەڵێن خەلیفە عمر شیرە ساغەکەی بەخشیوە بە خزمەتکارەکانی و خۆیشیان شیرە بزڕکاوە کڵۆ کڵۆکەیان خواردوتەوە لە قوماشی نەرم و ناسک و جوان جل و بەرگی بۆ خزمەتکارانی کردووە و خۆشی بەرگی زۆر هەرزانی لەبەر کردووە بە زیادەوە مافی هاوڵاتیانی داوە کەڕەتێکیان لە سەر و چوار هزار دینارەکەی و هزار دیناری تری بۆ خستۆتە سەر لیان پرسیوە ئەی بۆ کوڕەکەی خۆشت زیادەکەی وتوێتی ئەمیان کوڕی خۆمە حەسەن وتوێتی خەلیفەعمەر سامانێکی زۆری بۆ هاتبوو حەفسەی ژنی هاتە لای وتی حەقی خزمایەتیم بدەرێ لەو سامانە ئەوی ژوتوێتی حەفسە خوا حەقی تۆی بەسەر مندا سەپاندووە نەکو بەسەر سامانی مسلمانان ئەو بزانە کە بەشت نەدەم تەنیا باوکتم لێزیزە بێ بەڵام ئێستا مسلمانانم لێ ڕازیە بێ ناچار حەپسەی ژنی بە دەستی خاڵی چوە دەرەوە کوڕی عمر وتی زۆر پاڕامە و نزام کرد کە لە خەونمدا باوکم ببینم ساڵێکیان هاتە خەونم سیرەکەم ئارەقەی نێو چاوانی ئەسڕێ منیش لێم پرسی چۆنیت ئەویش پێیوتم ئەگەر بەزەی خوا نەبوایە باوکیان ماندووە کرد و تیا چوو ئەم جانوسەت و زەمان وتی ئەی پاشای بەختیار گوێ لە بەشی یەکەم بگرە لە هەواڵی شوێنکەوتووان، پیاوچاکان. حەسەنی بەسری وتوێتی ڕۆح لە جەستە دەرناچێت تاکو ئەو کەسە بۆ سێ شت بەداخەوە نەبێ، یەک بۆ ئەو پارە و سامانەی کە کۆی کردووەتەوە و فریا نەکەوت چێژیان لێ وەربگرێ، دوو نەگەیشتن بە هەموو ئاواتەکانی، سێ تێر نەخواردنی ئەویش بەهۆی ئەوە کە دڵی نەهاتووە سۆفیان پرسی ئەگونجێت کەسێکی دەوڵەمەند خۆی بگرێتەوە لە چێژەکانی ژیان واتە زاهید بێ پێیانوت بەڵێ لەو کاتەدا کە تووشی کێشێکی گەورە بوو ئارام بێ هەرچێکی پێدا سوپاس گوزار بێ ئەجارنەوە کە عبدوڵای کوڕی شەدات کە لە سەرمەرگدا بوو کەوتە گیانەله محەممەدی کوڕی بانکردە لای خۆی و بەم شێوەی ئامۆژگاری کرد، کوڕم! وا گیانکێش لێم هاتووەتە پێش، تۆیش بە ئاشکرا و بەنهێنی لە خوا بترسە. پێویستە کە سوپاسگوزاری نیعمەتەکانی خوا بی. لە خوا ترسان باشترین توێشووی ئەو دنیاە. و تویانە سامان بەختیاری مسۆگەر ناکە. خواناسی بۆ تۆی دەستەبەرەکە. باشترین توێشوو تەقوایە تەقوا بەرگی ئارامیت کەلەبەرەکە. شەوی شەست و پێنج. شەهرەزاد جێڕایەوە کە نەوزەد و زەمان دواتر وتی با پاشا گوێ لەم نوکتەی بەشی دووەمی دەواازەیەکەم بگرێت پێیان وت ئەو چییە؟ وتی کە عومەری کوڕی عەبدولعەزیز بوو بە خەلیفە خزم و ناسیاوانی دەست بە دیاریە و هاتنە پیرۆزبایی کە ئەوان ڕۆشتن دیاریەکانی خستە ناو بەیتلمالەوە بەنی ئومەیەکان ترسیان لێنیشت چون بۆ فاتیمەی کچی مەروانیان جێڕایەوە فاتیمەش هەواڵی بۆ نرد کە ئەبێت هەر بتبینم عمەری کوڕی عبدولعزیزیش شەو گەشتە لای لەسەر وشترەکەی هێنایە خوارەوە کە لە ژوورە دانیشتن پرسی پورە گیان بڵێ چی دەوێت فاتیمەوتی ئارەزوومە تۆ دەست پێ بکەیت عمەری کوڕی عبدولعزیز وتی خی گەورە محەممەدی درودی خی لێبێ کردە پێغەمبەر بوو بە بەزەی و سوود بۆ هەندێک لە هۆزەکان بووە خەم و ناخۆشیش بۆ هەندەکەی تریان ئەو کەمەی هی خۆی بوو دەستی بەسراگرت ڕووبارێکیشی بۆ هەمووان هێشتەوە لیان خواردەوە ئەمجا ئەبو بەکر بۆ جێگری و ئەویش بە هەمان شێوە ڕووبارەکەی بە خەڵکەکەدا و خوای لە خۆی ڕازی کرد ئەمجا حەزرەتی عمەر چۆ شوێنی کاری وای کرد و جۆرێک خۆی ماندوو کرد کە بە کەسی تر ناکرا کە عوسمان بۆ خەلیفە لەو ڕووبارە و ڕووبارێکی دی هەڵگرت بەڵام کە مەعاویە بوو بە خەلیفە دواتر فاتمە چووە ناو خزمانی بەنی ئومەیە پێیوتن مارەی بە شودانی من لەو پیاوەر بگرنەوە پیرۆستان بێ ئەمە کاری خۆکردانە وتراوە کەم عمەری کوڕی عبدولعزیزە لە سەرمەرگدا بوو مناڵەکانی لێی کۆببوونەوە مسەیلەمە کوڕی عبدولمەلیک پێی وتبوو ئەی میری مسلمانان تۆیەک کە پەروەردەکەری ئەم مناڵانەی چۆن دڵت هێنای بە هەژاری بەجیان دێڵی کەس ڕێگرت نەبوو گەر بە پارەی بەیت المال دەوڵەمەندت بکردنایە ئەوە باشتر نەبوو لەمە ئێستا بۆ خەلیفەی دوای خۆتی بەجێدێڵی عمر وتی مناڵانی من یەکێک لەم دوو جۆرە دەرەچن یا لەخوا ترسە بن کە خوا لە ژیانیاندا هەموو کار ئاسانیەکیان بۆ کات و پێویستیان بە سامانی باوکیان نابێ یان ملهڕ و لەخوانە ترس بۆ ئەم جۆران تا لە ژیاندا بووم پشگیریم نەکردن ئێستاش نایکەم ئەمجا وتی ئەی مسەیلەمە من و باوکت بە دیار کەسێکی بەنی ئومەیەوە بووین کە لە گۆڕستان ناشتیان شەوێ خەونم پێوە بینی نهێنیەکی پێوتم زۆر ترسام پەیمانم لەگەڵ خی خۆم بەست کە ئەگەر بوومە خەلیفە من وەکو ئەو نەکەم بە درێژایی تەمەنم پەیمانەکەم نشکان بەڵکو خوا بم بەخ شێک دواتر ئەو گێڕایە و عمەری کوڕی عبدولعزیز وەفاتی کرد و منیش لە تەک خەڵکەکەدا ئامادەی ناشتنی بووم بۆ شەوێ بە بەرگێکی سپیەوە هاتە خەونم لە نێو ڕز و باخێکی ڕازاوەدا بوو کە جۆگەیەکی پێدا ئەڕۆیشت بەرەو ڕوم هات و پێیوتم موسەیلەمە، با موسڵمانان وەکو من بژین تاکو لەم شوێنیان دەربکەوێ یەکێک لە بێڕێکان جێڕایەوە لە سەردەمی خەلافەتی عمەری کوڕی عبدولعزیزدا مەڕمە دۆشی لە شوانەکە نزیک بوومەوە چەند گورگێکم بینی چونکە پێشووتر گورگم نەدی بوو وام زانی سەگن بۆی لە شوانەکەم پرسی ئەم سەگانت بۆ چییە؟ وتی ئەوانە سەگ نین گورگن منیش وتم شتی وا چۆن ئەبێ گورگ لە نێو مەڕدا بێت و زیان نەبێ ئەوی ژووتی گەر بیرکردنەوە پاک بوو لەشیش پاک و بێگەر دەبێ عمەری کوڕی عبدولعزیز لەسەر سەکۆیەکی گڵێن و تاریەدا سوپاس گوزاری خی کرد ئەمجا سێ ئامۆژگاری وت خەڵکینە نهێنیتان پاک ڕابگرن تاکو و کارە ئاشکراکانتان بۆ برایانتان خاوێن بێت بەرچاوتێری ژیانتان بن ئەوە بزانن هەر لە تەمەنی باوکە ئادەمەوە تاکو ئێستا یەک کەس بە زیندوی نەماوەتەوە ژیانی بەجێهێشتووە عبدول مەلیک لە پێش منەوە مردووە دواتر عمەریش و ئەوانی دوای ئەویش ئەمرن موسەی لەمە پێیوت ئەی عمەر با پشتێک بخەینە ژێرشانت عمەروتی ئەترسم لە حەقیدا گوناهێکم بۆ بنووسێ ئەمجا هەناسەیەکی قوڵی هەڵکێشا و بورایەوە فاتیمە هاواری کردوتی مریەم مزاحم فڵان و فیسار وەرن سەیریم پیاوە بکەن ئەمجا فاتیمە ئاوی پرژاندە دەم و چای عمر تاکو بە ئاگا هاتەوە کە فاتمەی بینی ئەگریا وتی ئەو بۆچی ئەگری ئەویش وەڵامی دایەوە ئەی میری مسلمانان گیانە لای تۆم لە بەردەستمان دابینی بێ ئاگا بوویت و ئەم دنیا جێهێشت و گەڕای تۆ لای خوا بۆیە گریان ئەم جاویستی هەستێت نەیتوانی و کەوتەوە ئەم جافاتی مەوتی ئیتر ناتوانین بدوێنین شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی شەست و شەش. شەهرەزاد دەستی کردەوە بە جێڕانەوەی بەشی دووەم لە دەرگای یەکەم بۆ چوار قازیەکە و شاشرکان بێ ئەوەی بیناسێتەوە بزانێت کە برای خۆیەتی ڕێکە و دوا بوو عومەری کوڕی عەبدولعەزیز بۆ خەڵکی موسڵی نووسی شایەتیە دەم لە شەهرل حەرام و شاری حەرامدا و ڕۆژی حەجی گەورەدا لەستەم و دژمناتیتان خۆم بە دوورەگرم گەر پەلاماریاندان بە فەرمانی من نییە نە هەواڵیشم لە ئێوە هەیە خوازیاری بەخشینم ئەوەش بزانن هەرگیز ڕێنادەم بە زوڵمکردن لە کەس من لە بەرامبەر زوڵم لێکراواندا بەرپرسم هەر کەسێک کاری بە سوننەت و شەریعەت و قورئان نەکرد مەچنە ژێڕ کێفیەوە تا ئەو دەمەی ئەگەڕێتەوە سەر ڕێی ڕاست حەزناکم مردنم لەلا ئاسان بکرێت ڕازگویان و تویانە لە کاتی خەلافەتی عمەری کوڕی عبدولعزیزدا چوینە سەردانی دوانزە درهەممان پێبینی فەرمانی دا ئەو دوانزە درهەمە بخرێتە خەزێنەی سامان بیتلمالەوە منیش پێم وت میری مسلمانان تۆ مناڵەکانی خۆت ڕوت و برسیەکەیت جا با شتێکت بەوان و هەژارانی ماڵەکەت بدایە خەلیفەوتی سرت بێنە پێشەوە کە سرم بردە پێشەوە پێیوتم کاڵیت بەخێوکەری مناڵەکانت و هەژارانی ماڵت ببە ئەوە ڕاز نییە چونکە خوا بەخێوکەری مناڵەکان و هەژارانی ماڵمە ئەوان ئەمانیان لێ دەرەچێ یا لە خوا ترسە بن کە خوا خۆی پشت و پەنایان نەبێ یان ملهوڕێکی لە خوا عاسی کە من لە ژیانمدا پشت و پەنای کەسی ملهوڕ نەبووم ئەمجا ناردیە شوێن مناڵەکانی کە دوانزە کوڕ بوون کە هاتنە لای و سەیری هەمویانی کرد چاوانی پڕفرمێسک بوو پێیوتن باوکتان لە دووڕێیاندایە یاوەتا ئێوە دەوڵەمەند بکات و خۆی ئاگری دۆزەق مسۆگەر بکە یا ئەم هەژاریەتان پەسەند بێت و هەڵی بژێرن و باوکتان بەهشت مسۆگەر بکە باوکتان حەز بە چوونە بەهشتی پێخۆشە تاکو ئێوە دەوڵەمەندکە هەستن خوا پشت و پەناتان بێ خالید کوڕی سەفوان وتی یوسفی کوڕی عمەر بردمی بۆ لای هیشامی کوڕی عبدولمەریک کە منی پێناسان دەست و پێوەندەکانی خۆی بە دەورەوە بوو لە دەشتێکدا ڕەشماڵیان هەڵدا کە کۆڕیان بەس منیش لەسەر فەرشەکەی دانیشت بووم سیرمە کرد هەر کە سێری منی کرد پێم وت خوانی ئەمەتەکانی بەسەردا بڕژێنیت ئەی میری مسلمانان ئەوەی ئەم پلە و پایی پێبەخشی ژیریشت پێبەخشێ ساتە بەخۆشیەکانت ئازاری تێکەڵ نەبێ هیچ ئامۆژگاریەکم بە چاکتر نەزانی لەو ئامۆژگاریانەی پاشایانی پێکراوە خەلیفەی شام کە شانی دادابوو قنج بۆ وتی دەی کوڕی سەفوان چیت پێ هەڵی ڕێژە وتم میری مسلمانان ساڵێک پێش ئەو ساڵی خلافەتی تۆ پاشایەک هەر لەم شوێنەدا ڕووی کردە دانیشتوان و پرسی لەمە و پێش کەسی ترتان وەکو من دیوە کەس بە وێنەی من بەخشندە بووە هیچ کەسێک بە هێندەی من زانایان و ڕازگویانی لە دەوروبەر بووە ئەوانی ژوتیانەی پاشا تۆ پرسیارێکی گرانت کرد یەکی کانوتی ڕێمەدەی وەڵامت بدەمەوە پاشاش ڕیدا ئەویش پرسی تو پێت وایە ئەمەی باسیەکەی تاسەرە یان ئەمیش کۆتا بێ پاشاوتی ئەمەیش بەرە و نەمانەڕوە ئەم جا کابراوتی کەواتە بۆچی بۆ شتێکی کورت و کەم هێندە زۆر و بۆرە پرسی ئەویش پرسی کە چار نییە چی بکەین باشە ئەویش وتی باش ئەوەیە لە خواب ترسین خوا پەرستی بکەین تا کۆمرین بەرەبەیان چاوەڕێم بکە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو شەوی شەست و حەوت. شەهرەزا جێڕایەوە خالیدی و کوڕی سەفان وتی پیاوەکە بەرەبەیان لە دەرگاکەیدا کە چوە ژوور سەیری کرد پاشا تاجەکەیشی لەسەر کرد و ئامادەی سەفرە هێندەی ئامۆژگاریەکە بە هەنوەرگرت بوو هیشامی کوڕی عبدولمەلیک هێندەگریا تاکو فرمێسک بەڕیشی دەهاتە خوارەوە ئەمجا فەرمانی دا جل و بەرگەکەی لەبەر داکەند و لە کۆشک دامایەوە دواتر خزمەتکارانی کۆشک چوون بۆ لای خالیدی کوڕی سەفوان پێیان وت چۆن ڕێگات بخۆتدا خەلیفە ئاوا لێ بکەی چێژی ژیانت لەبیر بردوێتەوە و ژیانت تاری کرد ئەم جانوسەت و زەمان لە شتکانی پرسی ئەم دەواازەیی بۆم جێڕایتەوە چەند ئامۆژگاری تیا بوو من لەم کۆڕی تۆدا پێڕناگەم هەموو پند و ئامۆژگارەکانت هەروە بە ئاسانی لەم کۆڕەدا بۆ بجێڕمەوە چونکە ڕۆژانێکی دوور و درێژەوێ قازیەکان وتیانەی پاشا ئەم کەنیزەکە سەرسوڕهێنەری سەردەمی خۆیەتی لە وێنەی نییە لە هیچ سەدەیەکدا لەم جۆرەمان نەبیستووە ئەمجا نزای باشیان بۆ پاشا کرد و کۆڕیان چۆڵ کرد شرکان ڕووی کردە خزمەتکارەکانی وتی ئیدی بوو کە ڕێک بخەن و سفرە و خواردن بڕازێنەوە فەرمانی بە ژنانی وەزیراندا کە چۆڵی مەکەن و لەسەر خوانی ئەو بن دواتر سفرە ڕاخرا گۆشتی سورۆکراوی قەل و مریشکی لەسەردانرا سەرەڕای میوانی سەرانی گۆرانی بێژان و سەماکەران ئامادەبوون کەنیزەکانی مۆسیقازانانی کۆشکیش لەگەڵیاندا ئاهنگیان جێڕا شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. میران و وەزیران ئاهەنگیان جێهێشت و چوونە بەردەم شرکان پیرۆزباییان لەکرد کەماڵ چۆڵ بوو شرکان چوە گەرماوەوە پاک و خاوێن خۆشت کەنیزەکان و گۆرانی بێژان و ژنان دەستی نوسەت و زەمانیان گرت تابیبەن بیڕازێنەوە سەرنجیاندا هێندە شۆخ و شەنگ بووە پێویستی بە ڕازاندنەوەی فرە نەبوو. ئەم جا شرکان حەوت خەڵاتی پێشکەش بە بووکەخان کرد کە ڕۆژ بۆ شرکان لەسەر تەختی شاهانە دانیشت پیاوانی دەوڵەت و دۆستانی زاوە هاتنە پیرۆزبایی ئەم جا شرکان نووسری دەرباری بان کرد نامەیەکی بۆ بنووسێت و ڕەوانەی لای خەلیفە عمەری کوڕی نەعمانی باوکی بکە تایدا باسی کڕینی کەنیزەکەکە بکات و تایدا بنووسێ کە زۆر زانایە و هونەرمەندە و لە هەموو زانستەکاندا شارەزایە و مارەی کردەوە سکی لێ هەیە هەرە بێت سەردانتان کات و زەولمەکانی برای و نوسەت و زمانی خوشکی بیبینن سلاوی هەیە بۆ خوشک و براکانی و بۆ دندانی وەزیر بۆ هەموو میران و سەرانی دەوڵەت ئەم جا بە مۆری شاهانەی خۆی مۆری کرد و ڕەوانیان کرد نامەکە مانگێکی پێچوو ئەم جاوەڵامی نامەکە هاتەوە دایەنە دەستی شاو خوێندیەوە لە نامەکەدا دوای بسمیلا نووسرا بوو لە کەسێکی دوو مناڵون بووەوە لە خەلیفە عمەری کوڕی نەعمانەوە بۆ شرکانی کوڕی ئەوە بزانە دوای ڕۆشتنی تۆ دنیام لێبوو بە چەرمی چۆلەکە ئارامم لە بەرهەڵگیرا نەمتوانی ئەم نهێنیە پەنهان بکەم ئەویش بەهۆی چوونە ڕاوشکارمەوە بوو مانگێک ماڵم جێهێشت کە گەڕامەوە بۆم دەرکەوت کە براو خوشکەکەت هەندێ پاریان بردووە و لەگەڵ حاجیاندا بە دزی منەوە چوون بۆ حەج منیش پەژارەیەکی زۆرم خوارد و ناچار چاوەڕێی حاجیانم کرد بەڵکو ئەوانیان لەگەڵدا بن کە هاتنەوە پرسیارم کرد نیان بینی بوون ئیتر بێ ئومێد بووم و ڕەشم پۆشی بادەی خەمم نۆشی ئەمەم نووسی خەیاڵیان ساتێ لە دڵ دەرناچێ لە سینە و مێشکمە گرتویانە جێ هیوای بینینی ئەوان نەیکوشتم دەنا ببوومە خاڵی ژێری پێ ئەزانم چاوپۆشی ناکەێ لەم کارە ساتە و شوورەی هێنەرە بەڵام هیچم بۆ ناکرێت شرکان خەمێکی زۆری بۆ باوکی خوارد بەڵام پێی خۆش بوو خوشک و براکەی ون بوون نامەکەی هەڵگرت و بردی بۆ لای نووسەت و زەمان بێ ئەوەی بزانێت کە خوشکی خۆیەتی نووسەت و زەمان نۆمانگ و نۆڕۆژی تەواو بوو خوا کچێکی دایە ئەمجا نردی بە شوێن شرکاندا کە هات پێیوت ئەمە کچی خۆتە و چاوانی بە گێژەوە چوون زۆر زۆر تووڕە بوو چونکە جوان جوان ملە گۆیەکەی ناسیەوە ئەم جا سیرێکی نووسەت و زمانی کرد و پرسی ئەم ملە گۆیت لەکوێ بوو ئەی کەنیزەکەکە ئەی ژوتی من خاتونی تۆ و هەموو دانیشتوانی کۆشکم شەرم ناکەی پێم ئەڵێیت کەنیزەک لە کاتێکدا من کچە پاشام ئێستا هەموو شتەکان کەوتونەتە ڕوو من نوزهت و زمانی کچی شاعمەری کوڕی نەمانم شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی شەهرەزاد وتی کە شەکان بەمەی زانی جستەی کەوتە لەرزین و سەری داخست و دواتر بورایەوە کە بە ئاگا هاتەوە زۆر سەری لەم کارە سوورما بەڵام نەیهێشت بزانێ کە برایەتی پرسی خانم تۆ کچی شاعمەری کوڕی نەعمانی ئەویش وتی بەڵێ ئەم جاوت ئێستا باسی دابڕانی خۆت و کەنیزەکەتم بۆ بگێڕەوە ئەم جانوسەت و زەمان لە نوکەوە تا کۆتایی بۆی گێڕایەوە پێیوت کە براکەی لە شاری قودس جێهێشتووە چۆن دەشتەکێ کەڵی گرتووە دواتر فرشتێتی بۆ بازرگانە ئیتر شرکان بۆی ڕوون بۆەوە کەمە خوشکی خۆیەتی بەڵام لە باوکێەوە لە دڵی خۆی داوتی جا چۆن ئەبێ خوشکی خۆم مارە بکەم چارەی هەر ئەوەیە لە کۆیلەیەکی خۆمی مارە بکەم گەر شتێک دەرکەوەوە ئەڵێم تەلاقم دا و دواتر لە یەکێک لە کۆیلەکانی خۆم مارە کردوێتەوە ئەمجا زۆر بەداخ و خەفەتەوە سەری بڵند کردەوتی نوچەت و زەمان تۆ خوشکی ڕاستەقینەی منی پنا بەخوا لەم گوناهەی کە بێ ئاگایانێتی کەوتین منیش شرکانی کوڕی شاعمەری کوڕی نعمانم خوشکە کە ئەمەی بیست کەوتە لە خۆدان و قژڕنینەوە ئەم جابورایەوە کە بە ئاگا هاتەوتی لا حولە ولا قوتە ئللا بلا گوناهێکی گەورەمان کردووە چارەمان چییە چی بەدایک و باوکم بڵێم شرکان وتی پێم باشە لە پیاوێکی خۆمت مارە بکەمەوە مناڵەکەم لای ئەو بەخێوکە بە شێوەیەک کەس نەزانێتەوە خوشکی منی قەدەری خواوە بووە ئەمەش تەنیا چارەمانە ئەمجا سەری ماچ کرد و کەوتە لاوانەوەی نەسەت و زەمان لی پرسی کچەکەت ناو ئەنێکی ئەوی ژووتی ڕێکەوت شەهرەزاد هەستی کرد شەو درەنگ و بێدەنگ بوو. شەوی هەفتە. شەهرەزاد وتی خوشکەکەی لە دەرگاوانی خۆی مارە کرد و لەگەڵ ڕێکەوتی کچیدا نردەوە ماڵی دەرگاوان ئەم جا کەنیزەکانیش کەوتنە بەخێوکردنی و کچە ساوایە ئەمیان ئەمە حالی بوو زەول مەکانیش هەر لە لای تونچەکە بوو لە شاری دیمەشق ڕۆژێکیان شرکان نامەیەکی بۆ هاات لەلایەن باوکەوە کە دوای بسم الله الرحمن الرحیم تیان نووسرا بوو کوڕم لە تاسەی مناڵەکانمدا خۆم بەخەم داوە خەو لە چاوانم تۆراوە کە ئەم نامەیە پێگەشت داهاتی ساڵانەی شاری خۆت بنێرە و لەگەڵیدا ئەو کەنیزەکەی کەمارەت کردو و وەسفی ژیری و شارەزایت لە نامەکەدا بۆ کردبووم بۆم بنێرە زۆر حەزەکەم بیبینم و قسەم بۆ بکە منیش لە وڵاتی ڕۆمەوە پیرێژنێکی هەر زۆر چاک و زیرەکم بۆ هاتووە کە پێنج کەنیزەکی لەگەڵدایە هەموان شارەزای ئەدەب و فەلسەفە و زانستن بەڕاستی زمان لە وەسفیاندا لاڵە کە ویستم پیرێژنە و پێنج کەنیزەکە بکڕم خاوەنی داوای داهاتی شاری دیمەشکیان لێم کردووە جا بە پەلە داهاتی ئەم ساڵی دیمەشق بنێرە بابیان کڕم تۆش کەنیزەکەی خۆت لەگەڵ داهاتەکەدا بنێرە با پێش بڕکیان پێ بکەم حەزەکەم بۆ خۆم بن چونکە هیچ پاشایەکی تر لەم جۆرە کەسانیان نییە بۆیش بە هەرزانم زانی و کڕی من ڕەنگە هەر کەنیزەکێکیان بایی داهاتی دیمەشق بێ پەلە بکە لە نردنی داهاتی دیمەشقدا تاکو بیدەمە پیرێژن و ئەویش بڕە پێنج کەنیزەکەم بۆ بهێنێت و ببنەهی خۆم ژنە کەنیزەکەیشت بنێرە با لەگەڵ پیرێژندا ڕوبەڕوی بکەمەوە ئەگەر کەنیزەکەی لای تۆل لەمانەی لای منی بردەوە ئەوە هەمویانت بە دیاری ئەدەمێ داهاتی بەغدایش بۆ ئەنێرم کەشرکان ئەمەی خوێندەوە ناردێ شوێنی دەرگاوانەکەی وتی ژنەکەتم بدەرەوە کە خوشکەکەی بۆ گەڕایەوە نامەکەی باوکیشی پیشاندا و پرسی تۆ ئەڵێ چی خوشکەکەی وتی بڕیار بەدەست تۆیە بەڵام منیش بیری نیشتیمانی خۆمەکەم و بیری کەس و کارمەکەم تۆ دەرگاوانی مێردیشم لەگەڵ بنێرە با منیش باسی خۆمیان بۆ بکەم باسی فڕاندنی خۆمی بۆ بکەم کە ئەو دەشتەکێ بردمی و فرۆشتمیەوە بە تۆ تۆیش دوای ئازادکردنم مارەت بڕیم لە دەرگاوانەکەت شرکانی برای وتی چۆنت پێ باشەوە بکە ئەمجا شرکان ڕێکەوتی کچی دایە دەستدایەن و خزمەتکاران تاکو بەخێوی بکەن ئەمجا داهاتی ساڵانی شاری دیمەشقی ئامادەکرد و بار و بارخانەی لەگەڵ نوزەت و زەمانە ڕەوانەی بەغدا کرد دوو کەژاوە ئامادەکران یەکێکان بۆ کەنیزەکەکە و ئەوی تر بۆ دەرگاوانی مێردی بەجیا گۆیەکەشی لە دایکی سند و کردێ ملی کچۆڵەکەی دوای ئەوەی زنجیری زێڕی بۆ کرد شارەزاد هەستی کرشە و درەنگ بوو